من و جێنشینی فیرعەون هەر وەکو لە پێشتریش باسم کرد هەردووکمان لە یەک ساڵدا لەدایک بووین بەڵام ئەو لە من باڵا بەرزتر بوو چەناگەی پان و سنگێکی بەناواچووی هەبوو ئەویش وەک دایک و خوشکی بە بۆنەی ماتەم دەستی بەرز کردبووەوە خوشکەکەی یەکێک بوو لە جوانترین کچەکانی میسر چونکە وێنەکەیم لە پەرستگای ئاموندا بینی بوو لەم بارەیەوە ئەمزانی لەبارەی تیتی شاژنی میسر کە ژنێکی ئەسمەری قەڵەو بوو زۆر قسەکرا و ئەیانوت ژنێکی لە چینی سادەی خەڵکی و هەر لەبەر ئەوەش ناوی باووباپیرانی لە بەڵگەنامە ڕەسمیەکاندا نەنووسرابوو ئەو پیاوەی ئەبووە هۆی وەستانی خوێن کە شاژن وتی نا دوو هەنگاو چووە دواوە. ئەو کابرایە لادێییەکی سادە و نەخوێندەوار بوو بچووکترین زانیاری لەبارەی پزیشکیەوە نەبوو چونکە وەستانی لەبان سەری نەخۆش ئەبووە هۆی وەستانی خوێن لە خانی ژیان دایان مەزراند بوو کە لە کاتی نەشتەرگەری بێتە دیار سەری نەخۆشەکە و ئەو خوێن بەربوونە بوەستێنێ من وای بۆ ئەوچم کە هۆی وەستانی خوێن بەنزیکبوونەوەی ئەو پیاوە ئەگەڕێتەوە بۆ ئەوەی ئەو پیاوە بۆنێکی ناخۆش و کارتێکەر و تیژی هەبوو ئەم بۆنەی ئەوەندە تیژ بوو کە هەرچەندە ئەیان ششت بۆنەکەی هەرەما و وەک بزمارێ کە بیکەی بە مێشکی مرۆڤدا ئەو هە ئەچوە ناو کاسەی سەرەوە و لەبەرەوەی کە مێشک و شادەماری مرۆڤ فەرمان ڕەوای ئەندامەکانی تری لەشن خوێن هاتنەکە ئەوەستا من بە دڵنیایەوە ناڵێم کە بۆنەکەی لەشی ئەبووە هۆی وەستانی خوێن بەڵام چونکە هۆکارێکی تر نییە شایانی گومان لێکردن بێ ئەوە ئەڵێم لەوەیە هەر ئەو بۆنەی بێ. ژنەکەی فیرعەون وتی، من ناهێڵم ئەم پیاوە سەری خوا بگرێ و بە دەستی خۆم سەری ئەگرم. پاتور وتی، خانم کردنەوەی سەر ئەبێتە هۆی خوێن ڕژان و بینینی خوێن بۆ تۆ باش نییە. بەڵام ئەو وتی، من لە سەیری خوێن ناترسم و خۆم سەری ڕاگرم. لەبەرئەوەی پێش هاتنی ئێمە پزیشکەکانی تر فیرعەونیان بێهۆش کردبوو، پاتور ئەیزانی گوێی لە دەنگی ئێمە نابێت و ئەگەریش گوێی لێ بێ توانای بەرپەرچدانەوەی نابێ. دەستی کرد بە قسەکردن و هاوکات بە چێردە بەردیەکەی خۆی پێستی سەری فیرعەونی هەڵدڕی وتی، فیرعەون لە خوایەکانە و بەرەو ئاسمان ئەچێت و لە بەلەمی زێڕینی ئاموونی باوکی دانیشێ، فیرعەون لە خۆرە و بەرەو خۆر ئەگەڕێتەوە و ناوی هەتا هەتایە ئەمێنێتەوە، ئەی کابرای بۆگەن تۆ لە کوێی بۆ نایەی خوێنەکە بوەستێنی؟ پاتور ئەم وشانەی دوایی لەگەڵ کابراکە بوو کە خوێنی ئەوەستان چونکە بە خوێن هاتنەکە پاتور تێگەیشت کە کابرا لەوێ نەماوە بۆیە خوێنەکەی سەری فیرعون ناوەستێ دەرکەوت کابرا لە ترسی شاژن پاڵی بە دیوارەکەدا بوو کاتێ بیستی لەگەڵ ئەویانە لە قەرەوێڵەکە نزیک بۆ و هاتە دیار سەری فیرعون و دەستی هەڵبڕی و یەکسەر خوێنەکەی سەری فیرعەون کە ڕژابووە سەر لەشی خێزانەکەی وەستا بەڵام بۆنێکی زۆر ناحەز هۆدەکەی پڕکرد پاتور لە دوای خوێنوەستانەکە دەستی کرد بە بڕینی ئێسکی سەری و لە هەمان کاتدا قسەیە کرد بەڵام قسەکردنەکەی بۆ ئەوە بوو کە شتێکی وتبێ چونکە ئەیزانی پزیشک لە کاتی نەشتەرگەری نەخۆشەکەی ئەبێت لەگەڵ کەس و کاری بدوێ بۆ ئەوەی هەستیان پەرت و بڵاو بکە کە ترس و پەرێشانی کاریان تێنەکە پاتور وتی، خانم، خوا لە دوای چوونی بۆ ئاسمان لە لایەن ئامون بەرەکەتی بە سەردا ئەبارێ. لەو کاتەدا جێنشینەکەی فیرعەون لە پاتور نزیک بووە وتی، تۆ لە هەڵەدای و ئامون فەڕ و پیرۆزیی بە سەر ناڕژێنێ بەڵکوو ئاتون پارێزگاری لێکا. پاتور وتی تۆ ڕازەکەیت و من هەڵم باوکت ئاتون پاڵپشتی لێکە پاتور ناهەقی نەبوو نەزانێ کە فرعون کام یەک لە خویەکانی زیاتر خۆشەوێ چونکە جگە لەوەی کەس ناتوانێ هەر لە خۆی و بزانێت چ خویەک زیاتر لە دڵی مرۆڤدا خۆشەویستە لە میسردا زیاتر لە سەد خوای لێبوو تەنانەت کاهینەکان کە کاریان زانینی ناوی خویەکان بوو ناتوانن بڵێن ناوی هەموو خویەکانە زانین کوڕەکەی کەوتە گریان و پاتور لەگەڵ قسەکردنەکەیدا دڵی ئەویشی ئەدایەوە تا ئێسکەکەی سەری بە تەواوی بڕی و ئێسکێک لە هەردوو لایەوە بەقەدەر دوو گرەی پەنجەی لە کاسی سەری فیرعون هەڵگرت و هەردووکمان بە وردی سەیری مشکی فیرعونمان کرد کە ڕەنگی خۆڵەمێشی بوو ئەجوڵایەوە پاتور وتی سینەوە چراکە بێنە ئەم لاوە با بە باشی سەیری ناوەی بکەم و من چراکەم بە شێوەیەک ڕاگرت کە ڕووناکیەکەی بدا لە ناوسەری و پاشان پاتوروتی زۆر باشە زۆر باشە کاری من تەواو بوو ئیتر چیترم لە دەست نایەت بەڵکو ئامون ئەبێ بڕیار بدا چونکە لێرە بەدواوە ئیشەکە ئەچێتە دەستی خویەکانەوە دوای بەستنی برینەکە پاتور بە شاژنیوت ئەگەر خویەکان ڕوخسەت بدەن تا خۆر هەڵاتن زیندوو بمێنێ ئەوە ئەژێت ئەگەر نا ئەمرێ لە کۆتاییدا پاتور دەستی بە نیشانەی ماتەم هەڵبڕی و ئێمەش هەروەها دەستمان بەرز کردەوە و شتومەکی نەشتەرگەریم کۆکردەوە و دوای گەرمکردن و خاوێنکردنەوە کردمە ناو سندوو قەڕەشەکەوە شاژن وتی من دیارێکی بەرچاوتان ئەدەمێ و ڕوخسەتی ئێمەی دا و ئێمە لەو هۆدەی فیرعونی لێنووسبوو هاتینە دەرەوە و چوینە ژوورێکی ترەوە و لەوێدا نانیان بۆ هێناین و بەندەیەک ئاوی بە دەستدا کردین. من پرسیارم لە پاتور کرد کە بۆچی کوڕەکەی فیرعون ئەیوت باوکی لایەنگری ئاتونە نەک ئامون پاتور وتیم بابەتە بەسەرهاتێکی دوور و درێژی هەیە ئەگەر لە سەرەتاوە دەستی پێ بکەم زۆرە خیانەت و هەر ئەوەندەت پێ ئەڵێم کە ئامن هوتب کە ئێستا سەریمان قلیشان ڕۆژێوا هەز دەکا کە خوا ئاتونی هاتۆتە بەرچاو بۆ ئەم خوایە پەرستگایەکی لەم شارەدا دروست کرد کە جگە لە بنەماڵەی پاشایەتی کەس هەنگاوی تێنانێ و کاهینی ئەم پەرستگایە ئامی ناوە و ئەم کابرایە و ژنەکەی بەخێوکەری جێنشینی میسرن کە تۆ ئێستا بینیت و شیری ئەو ژنەی خواردووە و ئامی کچێکی هەیە ناوی نفرتیتیەو چونکە بەیەکەوە شیریان خواردووە ناچار ڕۆژێ ئەبێتە خوشکی پاتور پێکێکی خواردە وتی سینۆها بۆ پیرەمێردێکی وەک من هیچ تێ لەوە بەتامتر نییە کە بخوات و بخواتەوە و لەبارەی ئەو ڕووداوانە بدوێت کە پەیوەندی بەوە نییە چونکە پیرەمێردەکان زۆر حەزیان بە قسەکردە من ئەگەر نێوچوانی خۆم بقلیشێنم ئەبینی نهێنیەکی زۆری تێدا کەڵەکە بووە ئایا تۆ هەرگیز بیرت لەوە کردوتەوە کە بۆچی ژنەکانی فیرعون هەموو جارێ کچیان ئەبێنە کوڕ وتم نا لەم بارەیەوە بیرم نەکردوتەوە پاتور وتی ئەم فیرعونەی ئێستا لە لای بووین لە کاتی گەنجێتی خۆیدا زیاتر لە 500 شێر و گاچێوی لە خواری سوودان ڕاو کردووە و پیاوێکی بەهێز بوو کە لە تەبەزدا هەر ڕۆژە و لەگەڵ کچێکدا جوو دەبوو لەگەڵەوەشدا لە هەموو ئەو کچانە جگە لە مناڵی کچ هیچی تری نەبوو تەنیا لەم شاژنە کوڕێکی بوو کە ئێستا جێنشینە و ئایا تۆ ئەم بابەتە بە فەرمانێکی ئاسایی تێگەی؟ ئەو هۆی کەوای کرد فیرعون جگە لە کچ چی تری نەبێ ئەوەیە کە شاژن بەهۆی پزیشکەکانی پاشایەتی خۆیان نەهێشت کە ئەو کوڕانەی لە ژنەکانی ترە بوون زیندوو بمێن و هەموو جارێ کە کوڕێ لە دایگەبوو یەکسەر دوای بوونەکەی ئەیان کوشت دوای پاتور چاوێکی لێداگرتموتی بەڵام سینۆهە تۆ باوەڕ بەم پڕوپاگەندانە مەکە لەبەرەوەی کە شاژن ژنێکی میهرەبانە و لە باشترین ژنەکانی میسرا ئێمە ماوەیە خەریکی خواردن و خواردنەوە بوون و من لەزەتم لەو خواردنە پاشایەتیە کرد چونکە چێژی من وای هەستەکرد کە ئەو چێشتانیان بە شێوەیەک لێئنا کە بەتامتر بوون لە خواردنەکانی خانی ژیان کاتێکمان زانی شەو داهات و پاتوروتی سینۆها دەستم بگرە و لێرە بمبەرە دەرەوە چونکە خواردنەوە ئەگەرچی دڵمان شادەکە بەڵام ئێمەمانان سەرخۆشەکات و ئەگەر یارمەتیم نەدەی لەوەیە بکەوم. من دەستیم گرت و لە کۆشک چووینە دەرەوە و کاتێ گەیشتینە دەرەوە بینیم ڕۆشناییەکانی شار لە لای ڕۆژهەڵاتەوە ئاسمانی ڕووناک کردووەتەوە، لەو ڕووەوە کە منیش زیادەم نۆشیبوو لە خۆما هەستم بە تەنیایی و نامۆییە کرد و دڵم وەک کۆترێ لە سینەمدا لێ دا. وتم پاتور من ئەبێ بڕۆم و لە یەکێ لە خانووەکانی سریانەکان گوێ لە ئاوازی کچە گۆرانی بێژەکان ڕابگرم خەریکی ڕابواردن بم پاتوروتی هەموو پیاوێکی گەنج کاتی شەو دوای تەوابوونی کاری ڕۆژانەی هەز بە تەنایی یەکات و بە دوای خۆشەویستی داڕوە بەڵام هیچ عشقێ لە کایەدانە وتم پاتور ئینکاری لە بوونی عەشق دەکەی؟ ئەی ئەمە چییە کە ئێستا ڕوحی من بۆ لای دنیای نامۆی کۆچکەرە سریانیەکان ڕاکێشێ پاتوروتی ئەمەی ئێستا تۆ بۆ گەڕەکی کۆچکەرە سریانیەکان ڕاکێشێ پێویستی تۆیە بۆ نەهێشتنی ماندوێتی چونکە پیاو ئەگەر دوای ڕۆژێ کارکردنی سەخت و گران نەتوانێ ژنێ پەیدا بکات و لەگەڵیدا کۆنەبێتەوە غەمگینە بێ بەڵام دوای ئەوەی شەوەکەی خەریکی سەرگەرمی ئابڕوو بەر و سوک بوو واتە ژنەکەی کردە خوشکی خۆی دیسانەوە غەم ڕووی تێکا وتم بۆچی پیاو ناتوانێت هەست بە بەختەوەری بکات و لە پاش هەر جارێک کە ژنێگەکاتە خوشکی خۆی زیاتر لە پێش و خەمبارە بێ پاتور وتی ئەم پرسیاری تۆ ئەیکەی پرسیارەکە خویەکانیش ناتوانن وەڵامی بدەنەوە لەوەتەی دنیا هەیەوە هاتووە لەمەو بەدواش وا ئەبێت و من وای بۆ ئەچم کە پیاو تەنانەت دوای ژن هێنانیش لەگەڵ خۆشەویستە دڵخوازەکەی خۆی و بگرە ئەو ساتانەش کە لە تەکیەوە دائەنیشێ زیاتر لەو ساتانەی کە هێشتا نەبوونەتە هاوسەری بەڵام گرفتاری پەژارەیە. وتم پاتور قەت ئەویندار بوویتە؟ پاتور وتی ئەگەر بتەوێت لەبارەی عەشق لەگەڵ مندا بدوێیت ناچارم ئەکەیت سەری تۆش وەک سەری فیرعەون کون بکەم بۆ ئەوەی هەڵمە سووتێنەرەکان کە لە مێشکتدایە دەربچێ چونکە ئەوەی ئەبێتە هۆی بیرکردنەوەت لە ئەڤین هەمان ئەو هەڵمانەیە کە لە سەرتدا کۆبووتەوە لەبەر ئەوەی ئەڤین بوونی نییە و ئەوەی بە ناوی عەشق ناسراوە نیازێکی ڕوحیە بۆ ڕاکردن لە تەنایی و هەمان هەستە کە ژن و مێرد ڕائەکێشێ بۆ هێنانەکای خێزان تاوەکو لە تەنیایی دەربچن. دوایی پاتور کە زۆری خواردبۆوە ماندوێتی خۆی دەربڕی وتی، من ببە و لەو ژوورە تایبەتەی کە بۆ من دانراوە بمخەوێنە و تۆش هەر لەوێدا بنوە چونکە ئێمە ئەمشەو ئەبێ لە کۆشکدا بین بۆ ئەوەی لە کاتی مەرگی فیرعەون دەرچوونی باڵندەکە لە لووتی ببینین. وتم پاتور لە پیاوێکی وەک تۆ بە دوورە قسەی خۆڕایی بکەی وتی بۆ من قسەی خۆڕای یەکەم وتم بەڵێ چونکە لە کاتی مردندا باڵندە لە لوتی مرۆڤدا نایەتە دەرێ و من پێش هاتنم بۆ خانی ژیان و دوای هاتنم بۆ ئەم قوتابخانەیە زۆر کەسم بینی کە ئەمرن و لە لوتی هیچ یەکێکیان باڵندە دەرنەچوو سەرڕای ئەمە زانستی پزیشکی ئەڵێ لە لەشی مرۆڤدا تەنیا جێگایەک هەیە کە گیاندارێک بتوانێت ژیانی تێدا بباتە سەر ئەویش سکی ژنە لە کاتی دووگیانیدا و جگە لەوە هیچ جێگایەکی مرۆڤ نییە کە گیانەوەرێک تێیدا بژیت ئیتر بەم حاڵە چۆن باڵندێک دەتوانێت لە لەشی مرۆڤدا ژیانی هەبێت و لە دواییدا لە لوتیەوە بێتە دەرێ پاتوروتی سینۆهات هەرچەندە لەسەر ئەم ڕەخنەگرتنە پێشکەوتنەکانت لە خانەی ژیان بۆ ماوەیەکی زۆر وەستا بەڵام هێشتا تەمێ نەبوویتە و دەستت لەم کارە هەڵنەگرتووە فیرعەون چونکە کوڕی خوایە لەگەڵ خەڵکی جیاوازە و لە کاتی مردن باڵندەیەک لە لووتیدا دێتە دەرەوە کە ئەم باڵندەیە ڕوحی ئەوە کە دوای مردن زیندوو ئەبێتەوە جارێکی تر پاتور چاوێکی لێداگرتن وتی ئەگەر ئەتەوێ ببیتە پزیشکێک کە بتوانێ چارەسەری خەڵکی بکات و زۆربەی نەخۆشەکانی بمرێنێ و بەم شێوەیە دەوڵەمەندی بێ سنوور و بەندە و کەنیزی زۆرت دەستکەوێت و لە تەبەز ناوبانگت دەربچێ و هەموو شەوێ لە خانووەکەت میوانداری بەرپا بکەی ئەبێ بڕوات بەوە هەبێ لە کاتی مردنی فیرعەوندا باڵندەیەک لە لووتەوە دەرەچێ خەڵکیش وەک تۆ باشەزانن لە نێوان مردنی فیرعەون و کەمترین دەرۆزەکەرەکانی شار لە ڕووی تایبەتیەکانی لەشیاندا جیاوازی نیە بەڵام ئەوان زێڕ و پارە و بەندە و کەنیزی جوان و دەغڵ و دان و گۆشتیان ئەوێ و دوایی وای دەرەخەن کە بە ڕاستی ڕازین بەوەی کە فیرعەون کوڕی خوایە و پاش مردنی باڵندەیەک لە لوتیەوە دەرەچێ بەڵام ئەگەر تۆ سبەینێ لە خانەی ژیان بڵێی پاتور ئەم شەو ئەم قسانەی پێ وتووم من ئینکاری لێ ئەکەم و ئەڵێم بوختانم بۆ هەڵەبەسێ و دڵنیا بە قسەکەی من ئەسەلمێن و تۆ بە تاوانی تاوانبارکردنی پزیشکێکی پاشایەتی و مامۆستای خانەی ژیان لە قوتابخانە دەرەکرێی لەبەر ئەوەی هەموو کارمەندەکانی پاشایەتی کە لە خانەی ژیان کارەکەن وەک من حەزیان بە زێڕ و پارە و خواردن و ژنی جوانە وەرەسینەوە من لە باوەش بگرە و بمبەرە ژوورەکەم بۆ ئەوەی بنوم و تۆش بنوە چونکە سبەینێ بەرەبەیان ئەبێ هاتنە دەرەوەی باڵندەکە لە لوتی فرعون ببینین و بە دەست و خەتی خۆمان بنووسین کە باڵندەکەمان بینیوە لە کاتی دەرچوونی دا و کەوتە شەقەی باڵ و فڕیە ئاسمان. من وەک بەندەیەک کە گەورەکەی خۆی لە باوەژەگرێ و بۆ ئەم بەر و ئەو بەری ئەبات ئەو پیرەمێردەم کە سوکیش بوو لە باوەش گرت و بردمە کۆشکەوە و لە هۆدەکەی تایبەت بەخۆی خەواندم بەڵام خۆم نەمەتوانی بنوم چونکە گەنجێتی نەهێشت خەوم لێ بکەوێ و لە کۆشک هاتمە دەرەوە و لە بەرامبەر کۆشک لە نێو گوڵەکاندا وەستام و تەماشای ڕۆشنایی شاری تەبەسمە کرد و بە بینینی ئەستێرەکانی ئاسمان سەرگەرم بووم و لە کاتێکدا کە بۆنی گوڵەکانم هەڵمژی کەوتمە بیری ئەو ژنە جوانەی کە ڕۆژێ هاتە خانی ژیان وتی وتی، ناوم نەفر نەفر نەفرە و داوای لێ کردم کە بچم بۆ ماڵەکەی، بەڵام من نەڕۆیشتم، چونکە ئەترسام داوای شتێکم لێ بکا کە لە توانای من بە دەر بێ. لەو شەوەدا ئارەزووی ئەو ژنەم لە دڵدا دەپەروەراند و بە خۆم ئەوت، چەند خۆشە بوو ئەگەر سبەینێ بهاتبایەتە خانەی ژیان، یان من بمزانیایە ماڵی لە کوێیە و خۆم بچوومایەتە لای. لە ناکاودا لە نێو گوڵەکاندا گوێم لە دەنگێ بوو زانیم یەکێ لێم نزیگە بێتەوە کە لێم نزیک بۆ سەیرم کرد کە بمناسێ من ئەوم ناسی و زانیم جێنشینە و لەو کاتەدا بینینی ئەو پیاوە گەنجەم لەوێدا پێ سیر بوو ترسام و دەستم بە ئەژنۆ مۆنا و داچەمیمەوە جێنشین وتی سرە تەڵبڕە کەس لێرە ئێمە نابینێت و پێویست ناکە خۆت بچەمێنیتەوە ئایا تۆ ئەوەنیت کامڕۆ لە ژوورەکەی باوکمدا چەقۆ و چەکوشت ئەدایە مەیموونە پیرەکە، من کە بە بیستنی ناوی مەیموونی پیر سەرم سوڕما بوو سەرم هەڵبڕی و ئەوتی مەبەستم لە مەیموونی پیر ئەم پاتوورەیە کە ئەمڕۆ سەری باوکمی هەڵدڕی و ئەم ناوە دایکم لێی ناوە و تۆ و ئەو هەر کاتێ باوکم بمرێ ئەکوژرێن. لەم وتەی زۆر ترسام چونکە نەمەزانی ئەگەر سەری فیرعەونێک هەڵبدڕن و چارەسەر نەکرێ ئەو پزیشکەی نەشتەرگەرییەکە، ئەکوژرێت پاتور ئەم بابەتەی بە من نەوت بوو من پێم سیر بوو بۆچی ئەو پیاوە بێدەنگی لێکرد بوو هەروەها من تاوانم نەبوو کە منیشی لەگەڵدا بکوژن کەسێ کە لە کاتی نەشتەرگەری چێرد و چەکوش ئەداتە دەست پزیشکەکە گوناهبار نییە و نابێ بکوشتێ چونکە چاکبوونەوەی نەخۆش بەدەست ئەو نییە جێنشین وتی من ئەزانم ئەمشە و خوام لێ دەرەکەوێت بەڵام لە کۆشکدا نایە تەلام بەڵکو لە دەرەوەی کۆشک خۆی نیشانەمەدا ئەزانم لە کاتی دەرکەوتنی خوا هەموو لەشم ئەلەرزێ و دەنگم دەرناچێ و ئەبێ یەکێک هەبێ یارمەتیم بدات و لەبەر ئەوەی تۆم لەسەر ڕێگاکەم دیەوە و ئەزانم پزیشکی لەگەڵ خۆم ئەدبەم وەرە با بڕۆین من نەمەویست لەگەڵ ئەو کوڕە گەنجەدا بڕۆم چونکە پاتور پێی وتبووم کە ئەبێ لە کاتی مەرگی فیرعەون لە کۆشکدا بین بەڵام نەمەتوانی لە فەرمانی جێنشین سەرپێچی بکەم و ناچار بووم لەگەڵیدا بڕۆم جێنشین سوخمێکی کورتی لەبەر بوو بە شێوەیەک کە ڕانەکانی دیار بوو من سەیرم کرد کە ئەو لە من باڵای بەرزترە و هەنگاوەکانی گەورەتر بوو کاتێک گەشتینە کەناری نیل جێنشین وتی ئەبێ لە ڕووبار بپەڕینەوە و خۆمان بگەێنینە ڕۆژهڵات و گوریسی بەلەمێکی کردەوە کە لە کەناری ڕووبار بوو هەردووکمان تایدا دانیشتین و من بە سەوڵ بەلەمەکەم لێخوڕی کاتێ گەشتینە ئەو بەری ڕووبار جێنشین بەبێ ئەوەی بەلەمەکە ببەستێتەوە بەرەڵای کرد و ئاو بەلەمەکەی برد و ئێمە بەرە و ڕۆژهڵات کەوتینە ڕێ و چونکە ئەو بە خێرایی ئەڕۆی من ناچار بووم لە دوایەوە ڕابکەم و لەشم ئارەقەی کرد تا گەیشتینە شوێنێک کە شاری تەبەس و باخەکانی کەوتە پشتمانەوە و سێ شاخی نزم کە لە ڕۆژهڵاتدا پاسەوانی تەبەز بوون دەرکەوت. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژێ ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا و کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار